فاعتکف لیلە دەڵێ عمری کوڕی خەتاب بە پێغەمەری و سەل الله عليه وعلی وسلم کە من لە جاهلیەتە شەوێک لەسەر خۆمم نەزر کردووە کە لە مەسجد الحرام بمێنمەوە شەویش لەکەیەوە دەستەیەەکە لە مەغریبەوە هەتا ئەگات ئەلبانی بەیانی هەنە بێت تۆ پێش مەغریب تۆ لەوێ ئامادەبی وی لە مەغریبەوە دەستەیەەکەی هەتاکو و بانی بەیانی ئەوە شەوێکەکە و ئیشارەتیشمان بە نوقتەیەکی زۆر مهمە وتمان ئەوەتا پێش پێغەمبەرایەتی عەلەیهی الصلاة والسلام لەو عیبادەتانی کە مابووەوە لە دینی پێغەمبەر ئیبراهیم یەک لەو شتانەی اعتیکاف بووە هەروەکو ڕۆژوو هەروەکو حاج هەروەکو سەدەقات هەروەکو تەنەها خێر و خێرات ئاودانی حاجیەکان خزمەتکردنی ماڵی خوا ئەمانیان هەمووە کرد برا بە ڕێزەکان بەڵام شەریکیان بۆ خوا پیا کرد ئەمە زۆر مهمە ئەم نقطەیە دائیمە یادی بکەنەوە ئەم نقطەیە یعنی خوایان پەرستووە عمەری کوڕی خەتاب درندە نەبوو بڵێ خوا نییە لە پێش پێغەمبەرایەتە حتا ئەوە تا نەزری کردووە لەسەر خۆی کە شەوێک لە مەسجد الحرام اعتکاف بکە باشتری لە ئاخری ڕەمەزانایە توانی لە ئەوڵا بیکەی لە ناوەندا بیکەی لە ئاخر یانە توانی کە ڕەمەزان دەستی پێکرد دە ڕۆژی یەکەم لە مزگەوت نێنیتەوە بە خۆی شەوەکانیەوە یان دەشە و دە ڕۆژی دووهم واتە لە دەو لە یازەوە تابی یان هیچ سێهەم کاگاتە ئیتر لە سلێنەوە دەست پێکا تاکو شەوی دەژێت پاشان پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لێی ثابت و کوتمان لە عشری آخری شوالی شا اعتکافی کردووە ساڵێک ڕەمەزانی لە دەست دەرچوو اعتکاف کە لە شەوالا گەڕایە واتە مانگی دوای ڕەمەزان لە دەی ئەخیری شەوالا اعتکافی کرد واتە شەو ڕۆژەکان لە مزگەوت نەچوە دەرەوە هەتا دە ڕۆژ تەوا بوو پاشان ئەم اعتکافە هەر لە مزگەوت تابێ و کووتمان هەر لە مزگەوت تابێت لە ماڵا نابێ نیەتی ئیعتیکاف و ئیعتیکاف واتە مانەوە لە مزگەوت ناوی خۆی بەخۆیەتی خوای تەعالی فەرمی ولا تباشروهن وانتم عاکفون فی المساجد عاکفون فی المساجد یعنی ئێوە لەگەڵ خێزانتان جوود مەبن کاتێک کە نێتان هێنا ئێوە لە مزگەوت بمێنەوە لە مزگەوت مادام نێتی مانەوەتان هێنا ئەتیکاف بکەن لە مزگەوت مڕۆنەوە بۆ ماڵەوە لەگەڵ خێزانتانە جوود ببن و پاشان بگەڕێنەوە ئەگەر وات کرد ئەو اعتیکافە ئەسپێ و پێغەمەری خوا صلی الله عليه وسلم خۆی و خێزانەکانی لە مزگەوت اعتیکافیانە کرد خۆی و خێزانەکانی ئەگەر ببوایە لە ماڵ دروست بواە خۆ ژووری خێزانەکانی ماڵی خێزانەکانی لە دەوروبەری مزگەوت بوون ئەوت ئێوە لە ماڵەوە بنمێنە مزگەوت ئەو بوو لە مزگەوت خێمیان هەڵەیە بۆ خۆیان لەگەڵ پێغەمەری خۆی عليه سڵاتە لەم اعتیکافیانە کرد ئافرەت دەتوانێت وتمان بڵێ ئافرەت دەتوانێت بە دوو شەڕ شەڕی یەکەم ئەوەیە ئیزنی پیاوەکەی وەرگێ شەڕی دووهم ئەوەیە اعتیکافەکە فتنەی بۆ دروست نەکە ئەمڕۆ بە تاکی دێ سافرەت بێتە ئێرە اعتیکاف پێسێ شەو هەتا بەیانی یا بیست دە ڕۆژ لە بەیانی و ئێوارە پێکەوە بن لێرە مشکلە دروست دەکا بە نیسبەت زمانی ئەمڕۆوە لەسەر ئەمەش کە فیتنە دروستکە کە جایز نێبێنە مزگەوت پێغەمەر ساڵێکیان سەل الله عليه وسلم ئەوە بوو لە خێزانەکانی هات نە مزگەوت بەڵام پێغەمەری خوالی خۆم دەری کرد نە دەرەوە لە مزگەوت فەرمی بڕۆن اعتیکاف مەکەن هەستی کرد کە غیرەتێک دروست بووە لە ناخیانە کەوا هەیانەوە لە پێغەمەر نزیک بکەونەوە سەڵاتم ئەو هاات ئەو هاات ئەوات فەرمی بڕۆن ئێوە خێتان نەویستوە دیارە بڕۆنە بۆ ماڵەوە بەڵام کە تەماشای دەلیلەکانەکەین دەلیلێکی وامان بەدەستەوە نییە کەمترین اعتیکاف الا و ئیمامی عمرە لەوە و زیاتر واتە شەوێت کەمترینی شەوێکە ئەگەر تۆ ویستە اعتیکاف کەی ئەو شەو نابێت بچتە دەرەوە لە مزگەوت لەکەی شەوە دەست پێەکەی دەبێت تۆ لە پێش مەغریب لێرەبی ینی کە بانگی مەغریبی یا ئیتر نیەتە تێناوە لە مزگەوت دەبێنیتەوە نوێژەکەی مەغریبەکەی ناچیتەوە بە ماڵەوە حتا بانگی بەیانی ئەو کەمترین یاتیکافە ناچیتە دەرەوە ئللا بۆشتی پێویست نەبێت بۆ دەستنوێژێک یاخود بۆ دەست بە ئاوگەیاندنێک یاخود بۆ خۆشتنێک گەر احتیلام بووی یا گشتێک لەو بابەتانە ناچی بۆ سەردانی نەخۆش ناچی بۆ بازار و ستکڕی ناچی بۆ ینی ئەو شتانی کەەوە کابرای معتەکیب لەسەری ئەبێ لێ دوورکەوێتەوە ئەوەیە وەکو ژیانی ڕۆژانی مامەڵە ناکات یعنی خۆی بە مزگەوتەوە جی داوە و دەمێنێتەوە ئللا بۆشتی زەرو نەبێ نابێ بڕاتە دەرەوە ئینجا کەی ئەچیتەش ئیعتیکافەکە کاتی چوون علەما اختلافیان هەیە لە دەی ئەخیری ڕەمەزان یا هەر کاتێکی کە کە تۆ چووی لە کەی ئاڕۆی تا ئەمڕۆ نۆزدەی مانگە بەیانی بیستە بە پێی بۆ چوینی علەما دوو بەشن بەشێکیانەڵێ تۆ بێ لە مەغریبی سبینەوە بدەیت بۆ مزگەوت چەند دقایق پێشەوەی کەەوە خۆر ئاوا بێ بۆی لە مەغریب ئامادەبی هەندێکی ژەڵێن لە بەیانیەکەی بەیانی ڕۆژی بیستویەک واتە شەوی بیست یەک مان هەیە بەیانی بیست یەک مانێ شەوەکەی لە پێشا دەست پێەکە بەیانەکەی لە دوای واتە بانگی مەغریب تۆ بێ لە مزگەوت بیست بینە بانگی مەغریب پێش بانگی مەغریب بۆی لە بانگی مەغریبەوە تر دەست پێ بکەی لەگەڵ ئیمام نوێژەکە دەکەی ترەوە ئەتیکافت هێنا نێتی ئەتیکافت هێنا هەتا ئاخر دەڕۆژ کێتی تە دەرەوە لە شەوەکەی یعنی کە باڵی مەغریبی ئاخر شەویە تۆ چتە دەرەوە بەڵام ئەوانی کاڵێن لە بەیانەکەی ئەڕۆی ئەڵێ بێ لە بەیانی جەژن بڕۆیتە دەرەوە ئەوش مەسلەی چوونە ناو هاتە دەرەوە ئەوانی کە ئەتیکا بە تاڵەکاتەوە بەبێ هۆپچیتە دەرەوە جوود بن لەگەڵ خێزانت بڕێتەوە بۆ ماڵەوە بێتەوە دەستنوێژگرتن وەک وتمان لە زمانی پێغەمەر صلی الله علیه و سلم لە مزگەوتەکەی ئاوها بووە دەستنوێژ و جێگەی سەرئاوی تیا نەبووە چونە تا دەرەوە دەست لە جێیەک دەستیان بە ئاو گەیانەوە و دەستنوێژاگەکە و گەڕاون تۆ بەس ئێستا شوێنی دەستنوێژ و شوێنی سەرئاو لە پاڵ مزگەوتەکان نزیکە هەموو ئەوە ئەتوانی ئیشی خۆت جێبەجێ بکەیت و بێت و بڕۆیت و بێتەوە هەڵدانی خێمەیەک لە ناو ژووری مزگەوت وکمان ئەمە پەیوەستە بە زمانی پێغەمەرەوە عەلەیهی سڵات وسەلام یان هەر مزگەوتێ مشابیه بێ بۆ مزگەوتەکەیە و ئێستا فەرش ڕاکێشراوە و و ژیانی مزگەوتەکان جیاوازێکی زۆریان هەیە لەگەڵ ژیانی مزگەوتی زمانی پێغەمەر عەلەیهی سڵات وسەلام بەڵام ئەو مزگەوتەکەی هیچی تیا ڕایخ یا ڕانەخرابوو مزگەوتەکەی سەختی بە پوشتی خورما بوو بەشێکی هەر بۆش بوو لەبەرەوە ئەیبینی ئەبینی لە کاتی ڕەمەزانانە پێغەمەری خوا علی ساڵم دایکمان عیشا هەست خێمەیەکی بۆ ڵایا چوو بن خێمەکە هەتا ئەو دەشەوە لەگەڵ خۆی و لەگەڵ جوبرەی لا خەریکی دیراسی قورآن بوون هەروەها توانی پێخەفەکەی بێنێ لێرە دای بنێ شەوڕای خەڵبخەی و باس هەڵی گرێتەوە لە کاتی ڕۆژە توانێ ئەم بابەتانە بکات اینجا باسی حائض ما گوتمان ئافرەتی حائض توانێ اعتکاف کە بە تایبەتی ئێستاوانەی کاتنا ئەمما لە لایەنی ترەوە وەکو معاملەی مێردەکەی چوونە لای ئەمە باقی تری خوێندنی قورآن و ذیکر و دوعا و لە مزگەوتمانەوە قولی صحیح ئەوەیە توانێ بمێنێتەوە بەڵام عیبادەتی خواکات و لەوانێ باشە بڵێ لە عادیادێ بۆچی چۆن چی بکە ینی دایکمان عیشە بە پێغەمەری و سەلافن کە کەوتۆ تادۆ فەرمووی لە کاتی حەجا چوو کە کەوت عادەوە فەرمی حاجی هەر شتێکە کات تۆش بیکە بەس نوێژ و تەواف مەکە بەڵام ئەڵێ سوننە دوایە ئافرەت کاتێک کە دێتە مزگەوت دەبێ خۆی داپۆشێ ئەبێ خێمەیەک هەڵا بڕواتە ناوی بۆی پیاوان نەیبینن ئادابی اعتیکاف بۆی بە تاعەتی خواوە خۆت مەشغول کە ئەم نقطەیە زۆر مهمە براکان بۆیە ماڵی ئەو کەسانی کە لێرە ئەمێنەوە خوا دزان باتەوە ئەم دەڕۆژە ئەم دەشەوە بۆی هەیە بمێنێتەوە بەڵام زۆر وریای ئەم ئادابانە بن مۆبایل فڕێبە ئەتاری فڕێبە تەسویر و ڕسم و فلیم و دانیشە ئەو شەوە بەوا باتەسەر تۆ هاتوی لەگەڵ خوای تەعالایە بدوێی گفتوگۆ بکەی داوای لێبوردنی لێ بکەی قورآن بخوێنی نوێش بکەی نوێژی چەندێکەکەی بکە مانع نییە مەڵێ من یان زۆرگاتەکەم کردی تر تەواو نوێش تۆپ لە لێدرا ئەم ئەم قسەیە غەڵەتە زۆر غەڵەتە لەگەڵ ئێمە نوێژەکەکەی دوای ئەوە دوو دوو دوو حتا بەیانی خوایەکەتە نوێژ دەکرد پێغەبەر سەڵ سەلم وای کرد لە لێت قەدا ینی بە نوێژەوە خۆیان مەژغول کرد لە بیدایەتی شەو هەتا نزیکی پاشێو بەس نوێژیان کرد جا و نوێژەکەی درێژ بوو یانزە رکعات بەڵام یانزەکە هەموو شەوەکەی برد تۆ یانزە رکعاتەکە ئێستا ناتوانین هەموو شەوەکە بەرین بە یانزە رکعاتەکە بیست دەقەنی سەعات دەبەی بەڵام مانیع نییە لە دوای ئەوە نوێژی ترکەی ئەوە ئەوە سەحابە وایان کردو تابعی وایان کردو حتا یەک لە سەحابەکان دەگێڕێتەوە نوێژی دەکرد لە مزگەوتەکەی لای خۆی عیشا و تەراویحەکە وەترەکەی بۆ کردن چی لە شوێنێکیکە نوێژەکەی بۆی عاداکردنەوە بەس وەترەکەی ناکرد ئەمە دلیلێکی گەورەیە بەڵگەیەکی زۆ زۆ بتەوە لەسەر غەڵەتێتی ئەفکاری ئەو کەسانی کاڵە نوێژە دوای وەترمانی ممنوعە یا بدعەیە غەڵەتە و قسەیە ئەوانەشی کەوا ئەڵێن حەدیثەکە صحیحە قەت نیان و تۆ تۆ بە جەماعەت لە مزگەو بیکە نەهاتوە لە یەک حەدیثی پێغەمە ساڵسەلم یا لە صحابە لە مزگەو بە جەماعەت کردبێتیان بۆ خۆت نێژی خۆ دەکەیت بە تەنها دوو دوو دوو یاخود ئەگەر حتا ئەگەر و نێژش کە دوو تر لای من ئەو حەدیث و صحابە تەنها بۆ خۆ دەیکەی بە جەماعەت نییە بە جەماعەت نەهاتووە قورئان بخوێنە، نوێژ بکە، دوعا بکە، خۆت بە خوێندنەوەی تەفسیرەوە، حەدیثەوە، بەو شتانەوە مەشغوڵ بکە، مەڵێ شەوەکە بە چی بەرینە سەر، دەی وەرە کاکە با مسابەقەیە بکەین، دەی دەفە بێنن، لەفە بێنن، دەی وەرن گۆشت ببرژێنن، دەی تکەیەک لێ بن، ئەو حەیوانە هەتاکو بانگی بەیانیا تۆ پێکەنیت و هەڵەسیت و دانیشیت و هیچت نەکرد. ئەمە بە نیسبەت ئیعادەکردنی دەرسی بەیانیەوە ئەمڕۆ دێنە سەر باسی مەوزوعی لەیلەتولقەدر براکانم. لەیلەت القەدر ناوی خۆی بە خۆیەتی یانی شەوە پیرۆزەکە شەوە بەهاکە شەوە بە قەدرەکە ئەو شەوەی کە لەلا خوای تەعالا بە فەزلی خۆی فەزلی ڕژ بەسەر ئێمەیە تەنها ئەو شەوە تۆ عیبادەت بکەی خێری لە هەزار مانگ زیاترا کە لەلێت القەدری تیانەبێت هەزار مانگ تۆ عیبادەت بکە ئەو شەوەش بە تەنها عیبادەتکە ئەتۆبی خەرە بەرچوی خۆت شەوێک تێ بە تایبەتی شەوەکان یەسەر زۆر کوتە براکە وریابە نوێژی مەغریب لە دەست نەوی بە جەماعات گەورەترین ئیشی تۆ بریتە لە کردنی نوێژی مەغریب و عیشا لەکەیە لە شەوەکەیە لە جەماعەتە هەیە نوێژی مەغریب لە دەزە نوێژی عیشا لە دەزە لە جەماعات دوایی بۆم دانیشە بە دیار کولیتە خواردنەوە تا بەیانە مەلێت قەدری کرد حەیەت قەدر لێ شەوی کولیتە خواردن نییە نوێژەکە بکە عیبادەتەکە بکە بگری بەسەر گوناحەکانتە قورئان بخوێنە یادی خوا بکە بێدەنگ بە بەس بێدەنگی مەقصدمان ئەوە نییە تۆ قسە لەگەڵ کەس نەکەی حرام نییە قسە بکەی لەگەڵ بەس قسەیەکی ڕێک و پێ قسەیەکی مباح خوای تعالی لە قورآانی پیرۆزا فەرمیێتی ئنا ئەنزلناه فی لەیلة القدر ئێمە نازمانە خوارەوە ئەو قورآانە لە شوێکی زۆر بەقدرا واتە هەموو قورآانی ناردە خوارەوە بۆ بیت العزە لە ئاسمان یەکەم لە شەوی لەیلة القدر دوایی بە درێژایی 23 ساڵ هاتە خوارەوە بۆ پێغەمە صلی الله عليه وسلم ئەو ڕۆژە ئەو شەوە بە ئیزنی خوا دێنە خوارەوە حەتا ئەڵێ جارێک پێغەمەری خوا عەلەیهی سڵەسەم زۆر حەزی بە برادەرایەتی جوبرەیلە کرد بۆ نایەن بۆ لامان لە ئاسمانەوە بۆ نایەن فەرمیێمە ناتوانین لە خۆمانەوە بێ خوا ئیزنمان نە ناتوانین هەلاتەکە هەڵەتی تەنەزەل المەلایکە والروح فيها بإذن ربهم بەبێ ئیزن ناتوانن بێت نظام هەیە یاسا هەیە کەس لە خۆیەوە گۆترەکاری ناکە مەلا بەس بەشەر گۆترەکاریەکە خوا کێ و پێغەمەر کێ و قورآن چێ و یاسا و شریعەت چیە بۆ خۆمان دایێنین بەبێ ئیزنی خوایش دەکەین مەلائیکا ناتوانێت بەبێ ئیزنی خوایشکە کە چەند بە قوت و بەهێز و بەتوانان ئاکار و وتاری خەڵکەکە لە قەزا و قەدەری ئەو خەڵکە ئەوان ئیسلاعش لێن لەسەری کەوا ئەو خەڵکە ئەم ساڵە ئەو ئیشانەکەن ئەو وتان ئەو ئەمری ئەو لە دایگە بێ ئەو وابێ ئەو وابێ ئەمە بەنیسبەت ئێمە هیچ لە مەسەلەکە ناگۆڕێ ئەوان دەیزانانی ئەمە نایزانانی ئەگەر مەبەستەکە زۆێ بە ڕحمت و بەرەکەت دێن وەفەزلی خخوای تعالایە پاشان لە دوایڵێ سەلام و نیە حتا مەطلعی فەجر نەکەی جوبرەئیل و مەلائیکە دێتە خوارەوە تۆ لە لگاو و لە قومار و لە بەردەمی تەلەفیزۆن و ڕوت و قوتی و ڕەجاڵی و بازار و گۆرانی و مۆسیقایا ببینی سەلامتان لێ ناکەن ئەو کاتە ها قەت سەلام ناگەن لە گەشتێک لە مافیەتی خوایە بێت سەلامەکە لەو کەسانی کە دانیشتون لە ذیکر و لە قورآن خوێندن و لە دوعا و لە گریان و لە فارانەوەیە ئەو شەوە چ شەوێکە ئەمە یەکێکە لە گرنگترین نقطەکان لەیلەت القدر چ شەوێکە طبعا لەیلە گومانی تیانە کە شەوە لەیلەت القدر گومانی تیانە کە شەوە باسی ڕۆژ نەکراوە باسی شەو کراوە بەڵام تهدیدکردنی ئەو ڕۆژە ئەو شەوە ئەی چۆن لێرە ئەمە کۆ بکەینەوە ئەم حەدیسانە دەڵێ بزانە لە دەی ئەخیرایە ئەوە گومانیکیانە و بزانە لە تاکەکانیایە و باشتر وایە ئینسان تاکەکانی زیندوو بکاتەوە بە عیبادت بە تایبەتی شەوی بیحوت بەڵام ئەبێ ئاگادار بین جاری وا هەیە ئەم لەیلەت القدرە لە بەرەوەی لە حەدیثی تر هاتووە لە شەوی بیستیەکە بووە کەواتە ئەڵین ساڵ تا ساڵ فەرقی هەیە ئەو ساڵی کە ئەوبەی سێنی خواردۆ بیل فعل لە بیحوتا بووە بەس مەرج نییە هەمووی هەر لە هەموو ساڵەکانی ڕەمەزانان کە دێ لە بیست و حەوتا بێت لەوانەیە ساڵێک لە بیست و یەکا بێت ساڵێک لە بیست و سێ بێت ساڵێک لە بیست و پێنج بێت ساڵێک لە بیست و حەوتا بێت ساڵێک لە بیست و نۆ بێت وێ ئەگۆڕێ لە شەو یعنی ساڵ بە ساڵ ئەگۆڕێ شەوەکە لە کەیە ئەمەش قولی ئەو علەمانەیە کە تەرجیحی ئەو ڕیاکە نەڵێن ئەبوو سعید وتیەتی ئێمە لەگەڵ پێغەمەرا بووین صلی الله عليه وآله وسلم فمني پێغمبەر فەرمی صلی الله علیه و سلم انی اریت لیلة القدر ثم انسیتها من پێی وتم خوای تعالی کە ئەو شەوە شەوێکە بەڵام دوای بیرم چۆوە فلتمسوها في العشر الاواخر في الوتر ئێوە لە دەی ئەخیر لە ویترەکانە عیبادەت بکەن وإني رأيت أني أسجد في ماء وطين دەڵێ ئەو کاتی کە پێم وتراوە لە لێت القدر ئەو شەوە بووکەوە باران باری زەوی تەڕ بوو زەوی مزگەوتەکەم من کە سەزدەم برد ناوچوانم قڕایی بوو ئێستا ئەم شەو کە دێ شەوی چەنە شەوی بیستە سبەی شەو شەوی بیستیەکە اینجا سەبەب چییە ئەو شەوە دیار نییە سەبەب چییە لەما فەرمونون بۆی ئەو شەوە دیار نیە نەوتراوە هەر هەموو ساڵەگەر ئەو شەوەی تەواو لەسەری بڕۆن بۆ ئینسان هەوڵ با لە عیبادات دەشەوت لەبەر دەسات دەشەویش ناکە نیوەی دەشەوە کا پێنج شەوە بیست و یەک بیست و سێ بیست و پێنج بیست و حەوت بیست و نۆ چەندێک بکە ئەوەندا کە هەوڵ بە لەو شەوە تاکانەیە عیبادەتی خوای تەعالا بکەیت بەسەر خۆتا بچیتەوە قورئان خوێنی ذیکری خوای تەعالا بکەیت و کاتەکە بە طاعەت و بە عیبادەت بەسەر بێت لە حەدیثێکە هاتووەڵێ پێغەمەری خوا عليه الصلاة والسلام بخاری ڕیواتێکاڵێ من پێم وترا ئەو شەوەکەیە بەڵام لەبەرەوەی دوو کەس دەڵێ ئەو شەوە شەوێکی ئەوەندە مبارەکە هەر کەسێ بێبەش بێ لە خێری ئەو شەوە لە خێرێکی زۆر گەورە بێبەش بۆ برا بەڕێزەکان بۆ یەگەر ئێمە تەماشا بکەین دوو کەس لە زمانی پێغەمەر وفاتەکە علی سەڵات یەک بە شەهیدی یەک بە بە چۆن دەڵێ لەسەر جێگەی خۆی بەڵامەوەی لەسەر جێگەی خۆی وفاتەکە ساڵێک دوای شەهیدەکە کە کاتێک ئەبینن ئەجری ئەمە زیاترێکە لە شەهیدەکە کە لە پێش ئەوە وفاتی کردووە پێیان سەیرە پێغەمەرە فەرمی علی سڵم پێتان سیر نەبێ و ساڵێک ماوەتەوە ڕەمەزانی بینیوە نوێژی کردووە لەلێت القدریە بەسەر هاتووە یعنی ئەجرەکەی زۆتر ئەبێ لەبەرەوە تۆ تەمەنای مردن مەکە بڵێخوای عمرم درێژکە عیباەتی پیا بکەم تا عمرت درێژ و عیباەتی پیا بکەی زەخیرەی قیامەتت زۆرترە بێ إلا گەر یەکێک زۆر زۆر ناچار بوو حەزی لە دنیا ناکرد بڵێ خواگەر مردن باشە بمژێنە گەر ژیان باشە بمژێنە ئەو شەوانە بە تاعەت ئەبێ ئەگەر ئەو کەسەی لێ بێبەش بێ لە خێرێکی زۆر گەورە بێبەش بوو براکان پێغەمەری خوا فەرمی عليه الصلاة والسلام من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ئەو شەوە هەستە عیبادەکە لە هەموو گوناهەکانی پێش و خوا خۆش دەبێت بەڵام مەبەست خوا بێت لەو شەوەیە لەو شەوانەیە کە دەی ئەخیرە خۆت لە ئافرەت دوور خەرەوە ئەگەر حاڵەتی وا بوو کەستان خەوتبوون ئەتوانی خەبەری کەیتەوە بڵێ هەستن خەریکی عیبادەتن پەشەن چی بڵێین یەک لەو شتانی باسمان کردمان باشترین شت نوێژی مەغریب و عیشا لە جەماعەتا بکەیت باشترین شت قورآن خوێندن باشترین شت نوێژکردن و شەو نوێژکردن باشترین شت دایکمان عیشە لە پێغەمەر ئەپرسێ صلی الله عليه وسلم أرأيت إن علمت أي ليلة ليلة القدر خۆر ئەبینی خۆرێ بە شێوەیەکی شکاوە بە شێوەیەک شعاع و پرشنگی بە قوتی نییە ئەو هایا دایانەکەی بەڵام ئێمە خۆڕا ناوەستین دایانەکەی بڵین ئەو شۆکەمە لە دەست دەرەێت تۆ عیباەتی خۆتکە ئەگەر ئەوەت بەدی کرد دایانەکەی وابوو ئەو علامەتی ئەو شەوە لێ لێت قەدر بووە وهروەها ئەو شەوە هێمنایەتە مەلایکە دێتە خوارەوە و ئینسان هەست بە هێمنایەتی دڵ دەکا بە دڵفراوانیەکە بە لەزەی عیباداکە خورافاتێکی زۆر لای خەڵک هەیە تەماشاکەن بەرامبەر بە علاماتی لێلێت القدر اعتقادێکی فاسد لە خەڵکا هەیە لەوانە ئەڵێتی وڵا دارەکان سەجدابن یان ئاوی سێر دەبێت بە ئاوی سازگار یا سەگوەڕ ئەو بابەتانە نامێنێ یان یان زۆر شتیتر ئەڵێن کامەە لە حەدیسان هاتوە قسەی خەڵکیە ئەمە کورتە باسێک بوو دەربارەی لەیلەت القدر داواکەم لە خوای تبارک وتعالی پێمان ببەخشێ فەزیلەتەکەی هەر کەسێکیش پرسیارێکی هەیە دەربارەی ئەو دوو مەوزوعە دەتوانێت بیکا برا یا هەر مەوزوعێکی